هەروەها لەو خودایە بترسن کە لە یەکتر داوا دەکەن بەناوهێنانی ئەوەوە هەوڵ بدەن پەیوەندی خزمایەتیش بپارێزن و پتەوی بکەن چونکە بەڕاستی خوددا هەمیشە و بەردەوام چاودێرە بەسەرتانەوە وآت اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ئەوە لە ئافرەتانی تر کە حەڵاڵن بۆتان ژن مارە بکەن دوو دوو یان سیان سیان یان چوار چوار ئەڵبەتە لە یەک هاوسەر زیاتر مەرج و بارودۆخی تایبەتی خۆی هەیە خۆ ئەگەر ترسان لەوەی کە نەتوانن دادپەروەر بن لە نێوان هاوسەرەکانتاندا ئەوە با یەک ژن مارە بکەن یان ئەو کەنیزەکانەی کە هەتانن کە دیاردەیەکی کاتی بوو ئیسلام بنەبڕی کرد ئەوەی کە باس کرا نزیکترە لەوەی ستەم نەکەن مارەیی ئافرەتان بدەن بەو پەڕی دڵفراوانی و ئاسوودەییەوە، خۆ ئەگەر بە ئارەزوو و ویستی خۆیان دەستیان هەڵگرت لە هەندێک مارەیی و بەخشیان بە ئێوە، ئێوە بۆتان هەیە بیخۆن و بەکاری بهێنن و بەبێ دوودڵی نۆشی بکەن، سوودی لێ وەربگرن. ولا تؤتوا السفهاء اموالکم التی جعل الله لکم قیاما وارزقوهم فیها واکسوهم وارزقوهم فیها واکسوهم وقولوا لهم قولا معروفا ماڵ و سامانتان مەدەن بە کەم عقل و پیاو خراپان کە ئێوە بەرپرسن لە ماڵیان لە کاتێکدا خدا کردویەتی بەهۆی ژیان و پایەداری و هەستانەوەتان بەڵکو تەنها بەشیان بدەن بۆ خۆراک و پۆشاک بە جوانی قسەی ڕاست و دروستیان بۆ بکەن تەرەیان مەکەن هەتیوان تاقی بکەنەوە بەوەی کە هەندێک پارەیان بدەنێ و خۆتان سەرپەرشتیان بکەن هەتا ئەو کاتەی کە وەختی ئەوەیان دێت هاوسەر بگرن ئەوسا ئەگەر هەستان کرد ژیر و سەلارن پارە و سامانەکەیان پێ بدەنەوە نەکەن ماڵ و سامانیان بخۆن بە زیادە ڕەوی لە خەرجکردنیدا لە ترسی ئەوەی نەوەکو گەورە بن و زوو لە دەستان بسێننەوە جا ئەوەی دەوڵەمەندە با دەستی بپارێزێت و ئەوەشی کە هەژارە بالەی بخوات و لە سنوور دەرنەچێت و زیادە ڕەوی نەکات جا کاتێک ماڵ و سامانەکانیان تەسلیم دەکەنەوە ئەوە شایەتیان لەسەر بگرن هەرچەندە تەنها خودا بەسە بۆ لێپرسینەوە و چاودێری. للرجال نصیب مما ترک الوالدان والأقربون وللنساء نصیب مما ترک الوالدان والأقربون مما قل منه أو كثر نصیبا مفروضا پیاوان بەشیان هەیە لەو شتانەدا کە باوک و دایک و خزمان بە میراتی لە دوایان بەجێ دەمێنێت هەروەها ژنانیش بەشیان هەیە لەو شتانەدا کە بە میراتی لە باوک و دایک و خزمان بەجێ دەمێنێت دەبا ئەوانەشی کە دوور نییە بەم نزیکانە بمرن و نەوەی لاواز و ساوایان لە دوا بەجێ بمێنێت خدا ناسی و ئاینداری بکەنە پیشیان و گفتاری چاک بەجێبێڵن وەسیەت بکەن بێگومان خدا دەمێنێت بۆ منداڵی جێماویان ئەگەر خدا ناس و گفتار جوان و بەخشن دەبن. خۆ ئەگەر مردووەکە تەنها کچێکی هەبوو ئەوە نیوەی داراییەکەی دەدرێتێ شەش یەکیش دەدرێت بە هەریەک لە دایک و باوکی ئەگەر مردووەکە منداڵی هەبوو خۆ ئەگەر مردووەکە منداڵی نەبوو تەنها دایک و باوکی هەبوو ئەوە دایکی سێ یەکی دەبات و ئەوی تریشی بۆ باوکی دەبێت خۆ ئەگەر باوکی نەبوو دایک و برا و خوشکی هەبوو ئەوە شەش یەکی میرات بۆ دایکی دەبێت ئەمانە هەمووی دوای وەسیەتێک کە مردووەکە کردوویەتی و دانەوەی قەرز و قەرزاری دەبێت ئێوە نازانن کە باوانتان و نەوەکانتان نازانن کام لایەن سوودی زیاترە بۆتان لەبەر ئەوە بە گوێرەی فەرمانی خدا میراتی دابەش بکەن ئابم شێوەیە میراتی دابشکردن فەرزە لە سەران کە پەیڕەوی بکەن چونکە لەلایەن خداوە دیاری کراوە بەڕاستی خداش هەمیشە و بەردەوام زانا و دانایە. خۆ ئەگەر منداڵیان هەبوو ئەوە چواریەکی میراتی ژنەکانتان بۆ هەیە ئەمانە هەمووی دوای بەجێهێنانی وەسیەتی ژنان و دانەوەی قەرزیان بۆ ژنان چواریەکی میراتی ئێوە بڕیار دراوە ئەگەر ئێوە منداڵتان لە دوا بەجێ نەمابێت خۆ ئەگەر منداڵتان هەبوو ئەوە هەشتیەک بۆ ژنەکە دەبێت لەوەی کە بە میراتی لێتان بەجێ ماوە ئەمانە هەمووی دوای بەجێهێنانی وەسیەتتان و دانەوەی قەرزەکانتان. خۆ ئەگەر پیاوێک یان ئافرەتێک مرد منداڵ و باوک و باپیر و برا و خوشکی دایک و باوکی نەبوو، بەڵکو تەنها خوشکێک یان برایەکی دایکی هەبوو، ئەوە شەش یەک بەشی هەر یەکێک لەوان دەبێت. خۆ ئەگەر برا و خوشکی دایکی لە یەک زیاتر بوون ئەوا هەموویان هاوبەشن لە سێ یەکی میراتیەکەدا. بە یەکسانی ژن و پیاو ئەمانە هەمووی دوای وەسێتێک کە دەکرێت دانەوەی قەرز لە کاتێکدا ئەو وەسێتە زیان بەخش نەبێت بە میراتگران ئەمانە هەر هەمووی بڕیار و فرمانن لەلایەن خدای گەورەوە و ئەو خدایە زانا و بە حەلیم و حەوسەڵەیە تلك حدود الله ئەوانەی باسکران دەربارەی هەتیوان و چۆنێتی دابەشکردنی میرات ئەو سنوورانەن خودا دیاری کردوون جا ئەو کەسەی فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بکات لەم بوارەدا و لە هەموو بوارەکانی تردا ئەوە خودا دەیخاتە ناو باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات ئەو ژن و پیاوەتان یان ئەو کوڕ و کچەتان کە زینایان لە دەست دەقەومێت ئەوە ئێوە لێیان بدەن و ئازاریان بدەن خۆ ئەگەر تەوبەیان کرد و خۆیان پەروەردە و چاک کرد ئەوە ئێوە وازیان لێ بهێنن تەعنەیان لێ مەدەن بە چاوی سووک تەماشایان مەکەن چونکە بەڕاستی خودا هەمیشە تەوبە وەرگرە و بەڕەحم و میهرەبانیشە. خودای گەورە تەنها ئەو تەوبە و پەشیمانیە قبوڵ دەکات و ئەو کەسانە دەگرێتەوە کە گوناه و نادروستی بە نەفامی و نەزانی ئەنجام دەدەن و پاشان بە زوویی تەوبە دەکەن و پەشیمانی دەردەبڕن ئا ئەو جۆرە کەسانە خودا تەوبەیان لێ وەردەگرێت و هەمیشە بەردەوام خودا زانایە بەوەی بە نەزانی و نەفامی هەڵە و گوناه ئەنجام دەدات و دانایە و دەزانێت کە ئادەمیزاد هەندێک جار لاوازی ڕووی تێدەکات و ناچاریان مەکەن تا هەندێک مارەییتان بۆ بگەڕێننەوە، مەگەر ئەوان گوناهێکی ئاشکرا و دیار ئەنجام بدەن، هاوژینیان بە جوانی لەگەڵدا بەرنە سەر، خۆ ئەگەر خۆشتان نەویستن و لێیان بێزار بوون، ئەوە دوور نییە و دەشێت حەزتان لە شتێک نەبێت و خودا بیکات بە مایەی خێر و بێری زۆر و بێ سنوور. خۆ ئەگەر ویستان هاوسەرک بخەنە جێگەی هاوسەرێکی تر و مارە یەکەی ئاڵتون و سامانێکی زۆرتان پێدابوو ئەوە نابێت هیچ شتێکی لێ بگێڕنەوە و لێی کەم بکەنەوە ئایا ئەو مارەیەی کە پێتان داوە وەری دەگرنەوە لێیان بە دروستکردنی بوختانێکی ناڕەوا و گوناه و ستەمێکی ئاشکرا؟ مەگەر ئەوەی کە ڕابورد لە سەردەمی نەفامیدا پێش حەرام کردنی بەڕاستی ئەو کارە گوناهێکی گەورە و ناشرین و ناپەسندە و ڕێبا کردبوو مەگەر ئەوەی کە ڕابورد لە سەردەمی نەفامیدا پێش حەرام کردنی بەڕاستی ئەو کارە گوناهێکی گەورە و ناشرین و ناپەسندە و ڕێبا کردبوو مەگەر ئەوەی کە ڕابورد لە سەردەمی نەفامی بنات الأخت خوشکە شیریەکانتان دایکی هاوسەرتان خەسوو ئەو کچانەی لە پیاوێکی ترن و لای ئێوەت دەژین و پەروەردە دەبن و لەو ژنانەتانن کە چوونەتە لایان واتا زڕ کچەکانتان خۆ ئەگەر نەچوبنە لای دایکی ئەو جۆرە کچانە ئەوە هیچ گوناهتان لەسەر نییە مارەیان بکەن ولا جناح علیکم فیما تراضیتم به من بعد الفریضة ان الله کان علیما حکیما هەروەها حەرامە لێتان ئەو ئافرەتانەی کە مێردیان هەیە جگە لە کەنیزەکتان لەو زمانەدا باو بوو جا ئەم سنوورانە خدا بڕیاری داوە لەسەران جگە لەوانەی کە باس کران، حەڵاڵە بۆتان بەهۆی ماڵ و داراییتانەوە هاوسەر بگرن تا چوار ئافرەت تا پاکداوێن بن و لە سنووری ڕەوشتی بەرز دەرنەچن. جا لەگەڵ هەر ئافرەتێکدا هاوسەریتان گرت ئەوە فەرزە کە مارەییەکەیان بدەنێ و هیچ گوناهیش نییە لەسەرتان لە کەمکردنەوەی ئەو مارەییەی لەسەری ڕێک کەوتبوون لە دوای دیاریکردنی ئەوەشی کە نەیتوانی لە ئێوە لەبەر دەستکورتی ئافرەتانی سەربەستی باوەڕدار مارە بکات، ئەوە با لەکچە کەنیزەکە ئیماندارەکانتان بخوازێت، خوداش زانایە کە ڕادەی ئیمانتان چەندە و چۆنە، ئێوە هەندێکتان لە هەندێکتانن، هەمووتان لە ئادەم و حەوان و ئەم جیاوازیە چینایەتیە شتێکی کاتیە، لەبەرئەوە ئەو کەنیزەکانە مارە بکەن لەسەر ڕەزامەندی کەس و کار و خاوەنەکانیان و مارەییان بە چاکی پێ بدەن لە کاتێکدا ئەو کەنیزەکانەش پێویستە پاک داوێن بن و دوور بن لە داوێن پیسی و دۆست گرتنەوە خۆ ئەگەر شویان کرد و لەوە دوا داوێن پیسیەکیان ئەنجام دا ئەوە نیوەی سزای ئافرەتانی سەربەست دەدرێن چونکە ئازادی تەواویان نەبووە لەو سەردەمەدا. ولا تقتلوا انفسکم ان الله کان بکم رحیما ئەی ئەوانەی باوەڕتان هێناوە ماڵ و سامانی یەکتر بەنا حەق و بەبێ بەرامبەر مەخۆن لە نێوان خۆتاندا مەگەر بازرگان یەک بێت و لەسەر ڕەزامەندی هەموو لایەکتان بێت خۆتان مەکوژن و یەکتر بەنا حەق مەکوژن کاتێک بێزاری و بێتاقەتی ڕووتان تێدەکات یان تووشی زیانێک دەبن واسألوا اللە من فضلە ان اللە کان بکل شیء علیما ئاواتەخوازی شتێک مەکەن کە خوددا بەخشیویەتی بە هەندێکتان و نەیبەخشیوە بە هەندێکتان چونکە خوددا دادپەروەرە و یاساکانی لە ڕووی زانستی و حکمەتەوەیە کاتێک هەندێک مافی داوە بە پیاوان لە هەندێک ڕووی تریشەوە مافی داوە بە ئافرەتان پیاوان بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە، هەروەها ئافرەتانیش بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە، هەمیشە و بەردەوامیش داوای زیادە بەخش و بەهرەی خودا بکەن، چونکە بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە. ولكل جعلنا موالي مما ترك الوالدان والأقربون والذین عقدت ایمانکم فآتوهم نصیبهم ان الله کان علی کل شیء شهیدا بۆ هەموو کەسێک و هەموو سامانێک چەند میرات بەرێکمان داناوە لەوەی کە لە دایک و باوک و خزمان بەجێماوە تا بەدات پەروەری وەکو دیاری کراوە دابەشی بکەن و بۆ ئەوانش کە پەیمانتان لەگەڵ بەستون کەوا میرات لە یەکتر بگرن مافی ئەوانیش بدەن لەولاشەوە ئافرەتانی ژیر و دیندار و گونجاو هەمیشە گوێڕایەڵی مێردەکانیانن نهێنی نێوان خۆیان و مێردەکانیان دەپارێزن بەتایبەت ئەو نهێنیانەی خوددا دەیەوێت پارێزراو بن بەهۆی ئەوەی کە خوددا مافەکانی ئەوانی پاراستووە ئەو ئافرەتانەش ئێوە دەترسن سەرکەشی و سەرپێچی بکەن سەرەتا ئامۆژگاریان بکەن ئەگەر سوودی نەبوو لە ناو جێدا پشتیان تێ بکەن ئەگەر ئەوەش سوودی نەبوو لێیان بدەن بە مەرجێک لێدانەکە لە دەموچاو نەبێت و ئاسەوار بەجێنەهێڵێت، ئەگەر بەم هۆیانە لە لادان و یاخیبوون وازیان هێنا ئەوا ئیتر ستەمیان لێ مەکەن و ڕێگەی تر مەگرنە بەر بۆ ئازاردانیان، بێگومان خودا بەرزوبڵند و گەورەیە، ئەگەر ستەمیان لێ بکەن تۆڵەتان لێ دەسێنێت. دادوەرێک لە خزمی ژنەکە بنێرن بۆ ڕێکخستنیان ئەگەر چاکسازی و ڕێکخستنیان بوێت ئەوە خودا پێکهاتن فەراهەم دەهێنێت لە نێوان ژن و مێردەکەدا بێگومان خودا هەمیشە و بەردەوام زانا و ئاگایە. وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَیْئًا. ان اللە لا یحب من کان مختالا فخورا. ئەی خەڵکینە تەنها خودا بپەرستن و هیچ جۆرە شەریک و هاوەڵێکی بۆ بڕیار مەدەن و چاکە کار بن لەگەڵ دایک و باوکتان و خزمان و هەتیوان و هەژاران و دراوسێی خزم و دراوسێی نزیک و دراوسێی بێگانە و هاوەڵی کار و سەفەر و ڕێبوار و ژێردەسەکانتاندا ئەوانەی ڕەزیلی دەکەن و فەرمان دەدەن بە خەڵکی کە ڕەزیل بن و ئەو شتانەی خودا لە زیادە فەزلی خۆی پێی بەخشیون لە ماڵ و سامان و زانست دەیشارنەوە و نایەڵن کەس سوودی لێوەربگرێت با ئەوە بزانن کە ئێمە بۆ خودا نەناسان سزایەکی سەر شۆڕکەرمان ئامادە کردووە. ئەوانەشی کە ماڵ و سامانیان بۆ ڕووپامایی خەڵکی دەبەخشن، باوەڕ ناهێنن نە بە خودا نە بە ڕۆژی دوایی، دیارە کە شەیتان ئەوانەی لە خشتە بردووە و کردوونی بە هاوەڵی خۆی، جا ئەوەی شەیتان بکاتە هاوەڵ و هاودەمی خۆی مەگەر خودا بزانێت چ ناپوخت و چ زیانێکیان لێ دەکەوێت؟ چییان بەسەر دەهات؟ ئەو خەڵکە ئەگەر باوەڕیان بە خودا و ڕۆژی دوایی بهێنایە و لەو ڕزق و ڕۆزیەی کە خودا پێی بەخشیون بیانبەخشیایە جگە لە سوود و قازانجی بێسنوور لە هەردوو دنیادا خۆ خودا هەمیشە و بەردەوام ئاگای لێیانە و زانیاری هەیە دەربارەیان. ئینجا دەبێت حاڵی ئەو خەڵکە چۆن بێت کاتێک لە هەر میلەتێک شایەتێکمان هێنا و تۆشمان هێنا ئەی محەممەد بە شایەت بەسەر ئەو خەڵکەوە کە پەیامی خودات پێ ڕاگەیاندوون یەومەئیذ یەوەد الذین کەفەڕوا وعەصەو الرەسول لەو تسەوا بهم الأرض ولا یەکتمون الله حدیثا ان اللە کان عفوا غفورا ئەی ئەوانەی باوەڕتان هێناوە نزیکی نوێژ مەکەون لە کاتێکدا ئێوە سەرخۆشن ئەمە کاتێک بوو هێشتا عرق و شەراب حرام نەکرابوو هەتا ئاسەواری سەرخۆشی نامێنێت و دەزانن چی دەڵێن لە نوێژەکەدا و بەلەشی بێ نوێژیشەوە نوێژ مەکەن مەگەر ڕێبوار بن و لە سەفەردا بن هەتا خۆتان دەشۆن خۆ ئەگەر نەخۆش بوون یان لە سەفەردا بوون یا لەسەر ئاو گەڕانەوە یان لەگەڵ ئافرەتانی نامەحرەم لە یەک کەوتن و ئاوتان دەست نەکەوت بۆ خۆشتن و دەست نوێژگرتن ئەوە تەیەموم بکەن بە خاکێکی پاک و بەو خاکە دەست بهێنن بەسەر دەموچاو و دەستاندا بێگومان خدا هەمیشە و بەردەوام لێخۆش بووە و بیستمان و بەقسەشمان نەکردیت گوێ بگرە دەک گوێت لێ نەبێت هەروەها دەیان وت ڕاعینا و دەمیان بۆ خوار دەکردەوە تا مانایەکی هەڵە ببەخشێت و ببێت تا تەعنە و ڕەخنە لە دین خۆ ئەگەر بەڕاستی ئەوان بیان وتایە بیستمان و گوێ ڕایەڵین و تۆش گوێمان بۆ بگرە و مۆڵەتمان بدە تا تێبگەین چاکتر و ڕاستتر و بەنرختر بوو بۆیان پێش ئەوەی ڕۆژێک بێت کە ڕوخسارانێکی بێ دین پان و پڵیش بکەینەوە و ئاسەواری دەم و چاو نەیەڵین و بەرەو پشتی بکەین و وەکو پشتی سەری لێ بکەین یاخود نەفرینیان لێ بکەین وەکو چۆن نەفرینمان لە خەڵکی ڕۆژانی شەموان کرد ئەوانەی کە بە فێڵ ڕاوە ماسیان کرد و فەرمانی خدایان شکاند بێجگە لەوە لە هەر گوناهێکی تر بیەوێت خۆش دەبێت بۆ ئەو کەسەی کە دەیەوێت جا ئەوەی هاوەڵ و شەریک بۆ خوددا بڕیار بدات ئەوە ئیتر بەڕاستی تاوانێکی گەورەی هەڵبەستووە. ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا سەرنج بدە و تەماشا بکە چۆن خاوەنانی کتێبی ئاسمانی دوای دەستکاری کردنیان درۆ بەدەم خوداوە دەکەن بێباکانە دەڵێن عزەیر یا مەسیح کوڕی خوددان ئەو تاوان و گوناهیان بەسە بۆ سزادانیان چونکە تاوانێکی زۆر گەورەی ئاشکرایە ئایا نەتڕوانیوە تەوانەی کە بەشێک لە کتێبی ئاسمانی پێدراوە کەچی لەگەڵ ئەوەشدا باوەڕیان بە فاڵچی و جادووکەر و بت و پەیکەر و شەیتان هەیە و دەربارەی ئەوانەی کە بێ باوەڕن دەڵێن ئەوانە چاکترن و ڕێبازی ڕاستریان گرتووە تا ئەوانەی کە ئیمان و باوەڕی بە ئاینی ئیسلام هێناوە فقد آتینا آل ابراهیم الکتاب والحکمة وآتیناهم ملکا عظیما یان هەر ئەوەیە کە حەسادەت و بەخیلی بە خەڵکی ئیماندار دەبەن لەسەر ئەوەی خدا لە فەزل و بەخششی خۆی بەشی داون پێخەمبەری لە ناویاندا هەڵبژاردووە خۆ بێگومان ئێمە بەنەوەی ئیبراهیم کتێبمان بەخشیوە بە موسا تەورات و بە ئیسا ئینجیل و بە محەممەدیش قورآن بەڕاستی خودا هەمیشە و بەردەوام باڵادەستە و دەتوانێت تۆڵە لە خودا نەناسان بسەنێت دانایە کە مۆڵەتیان دەدات بەڵکو بگەڕێنەوە بۆ ڕێبازی دینداری والذین آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات دەیانخەینە نێو باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و لەوێدا ژیانی هەمیشەی و بەردەوام دەبەنە سەر هاوڕێ لەگەڵ چەندەها هاوسەری پاک و بێگەرد و خاوێن و پاکی زەدا هەروەها دەیانخەینە ژێر سایەی سێبەری جوان و ڕازاوەی هەمیشەییەوە بێگومان خودا فەرمانتان پێدەدات کە هەموو ئەمانەتەکان سپاردەکان بگەڕێننەوە دەست خاوەنەکانیان و هەر کاتێکیش داواریتان کرد لە نێوان خەڵکیدا دادپەروەرانە فەرمانڕەوایی بکەن چونکە بەڕاستی خودا بە جوانی و چاچی و تەواوی ئامۆژگاری و فەرمانتان پێدەدات ذلک خیر و احسن تاویلا ئەی ئەوانەی باوەڕتان هێناوە فەرمانبەردار و گوێڕایەڵی خودا و پێغەمبەر و فەرمانڕەواکان بکەن کە لە خودی خۆتانن لە بیر و باوەڕ و پابەندیدا خۆ ئەگەر لە شتێکدا بوو بە کێشەتان دەربارەی حکمی خودایی ئەوە ئەو کێشەیە بگێڕنەوە بۆ لای خدا و پێغەمبەرەکەی کە قورآن و سنت دەگەیەنێت کەچی دەیانەوێت ڕووبکەنە زۆردار و جادووگەر و خودا نەناسان تا دادوەریان لە نێواندا بکەن و چارەسەری کێشەکانیان بکەن لە کاتێکدا بەڕاستی فەرمانیان پێدراوە کە باوەڕیان بە تاغوت نەبێت شەیتانیش دەیەوێت گومڕایان بکات بە گومڕایەکی دوور و بێ سنوور. لوجدوا اللە توابا رحیما هیچ پێغەمبەرێکمان نەناردووە مەگەر تەنها بۆ ئەوەی گوێڕایەڵی بکرێت بە فەرمانی خودا خۆ ئەگەر ئەو خەڵکە بەڕاستی کاتێک ستەمیان لە خۆیان کرد بەلادان لە شەریعەت بەهاتنایە بۆ لای تۆ و داوای لێخۆشببوونیان لە خدای گەورە بکردایە پێغەمبەریش داوای لێخۆشببوونی بۆ بکردایە ئەوە بێگومان ئەو کاتە دەیانزانی کە خودداتەوە بۆ پەشیمانی وەرگرە و میهرەبان و دلۆڤانە نەخێر، سوێن بە پەروەردگارت، ئەوانەی لافی بڕوا لێدەدەن بڕوا ناهێنن هەتا لە هەموو کێشەیەکدا کە ڕوودەدا لە نێوانیاندا تۆنەکەن بە دادوەر و گوێڕایەڵی تۆنەکەن دوای ئەوەش نابێت لە دڵ و دەروونیاندا هیچ ناڕەزاییەک دروست بێت بەرامبەر ئەوەی کە داوەریت لەسەر کردووە و ولو أنهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم وأشد تثبيتا خۆ ئەگەر بەڕاستی ئێمە پێویستمان بکردایە لەسەریان کە خۆتان بکوژن یان لە وڵات و نیشتمانتان دەرچن ئەوەیان نەدەکرد مەگەر کەمێکیان نەبێت چونکە بەجێهێنانی فەرمانی خوددا بەبێ چەن و چوون پیشەی بەندە ڕاستەقینەکانە ئێمەش ئەو داخوازیەمان لێ نەکردوون جا ئەگەر بەڕاستی ئەوانە بەگوێرەی ئامۆژگاری و فرمانی ئێمە ڕەفتاریان بکردایە ئەوە چاکتر بوو بۆیان و دامەزراوتر و چەسپاوتر دەبوون لەسەر حەق و ڕاستی وەئیدە لە ئەتەیناهم من لەدنا ئەجرا عەظیما ئەگەر فەزڵ و دەستکەوتێکتان لە خوداوە دەستکەوت بە ڕاشکاوی دەڵێت هەروەک لە نێوان ئێوە و ئەو جۆرە کەسانەدا دۆستایەتی و ئاشنایەتی نەبوو بێت خۆزگە لەگەڵ ئەواندا بوومایە و بۆ ئەوەی دەستکەوتێکی چاک و زۆر و زەبەندم بەدەست بهێنایە فلیقاتل فی سبیل الله الذین یشرون الحیات الدنیا بالآخرە ومن یقاتل فی سبیل اللە فیقتل او یغلب فسوف نوئتیه اجرا عظیما دەبا بجەنگێت لە پێناوی خوددادا ئەوانەی ژیانی دنیا دەفرۆشن بە ڕۆژی دوایی جا هەر کەس بجەنگێت لە پێناوی خوددادا ئەوە ئەگەر بکوژرێت و شەهید ببێت یان سەرکەوتن بەدەست بهێنێت قل متاع الدنیا قلیل والآخرة خیر لمن اتقی ولا تظلمون فتیلا ئایا نەتڕوانیوە تا ئەوانەی کە پێیان وترا دەست بپارێزن کاتی جەنگ نییە بەڵکو هەر نوێش بکەن و زەکات بدەن کەچی کاتێک جەنجان بۆ بڕیاردرا دەستەیەکیان لە خەڵکی دەترسان بەقەدەر ئەوەی کە لە خوددا دەترسن یاخود زیاتریش و دەیان وت، خودایە تۆ بۆچی جەنگت لەسەر فەرز کردین، خۆزگە بۆ ماوەیەک دوات دەخستین، بەوانە بڵێ، ڕابواردنی ژیانی دونیا زۆر کەم و کورتە، ژیانی قیامەت چاکتر و خۆشتر و نەبڕاوەیە بۆ ئەو کەسەی لە خودا دەترسێت و پارێزکارە. دڵنیابن لە هەرکوێ بن مردن یەخەتان پێدەگرێت با لە ناو چەندەها قەڵا و شوێنی سەخت و قایمیشدا بن جادو ڕوەکان ئەگەر خێریان بێتە ڕێ دەڵێن ئەمە لەلایەن خداوەیە و ئەگەر تووشی ناخۆشی و زیانێک بن بە پێخەمبەر دەڵێن ئەمەیان بەهۆی تۆوەیە پێیان بڵێ هەر هەمووی هەرچی پێش دێت لەلایەن خداوەیە و بۆ تاقیکردنەوەیە ئەوە بۆچی ئەو خەڵکە باوەڕ لاوازە ڕاستە کە هەرچی بۆ تۆ بۆ هەر کەسێک پێش دێت لە خێر و چاکە لە خوداوەیە و هەرچی ناخۆشیەکیشت بۆ پێش دێت دەستی خۆتی تایە هەرچەندە بەبێ ویستی خدا ڕوونادات بەڵام پاداشت هەیە ئەگەر خۆگر بیت و ئێمە تۆمان نردووە ئەی محەممەد بۆ سەر خەڵکی بە پێغەمبەرایەتی تا بیر و بۆچوونیان ڕاست بکەیتەوە ئەوەی فەرمانبەرداری پێغەمبەر بکات ئەوە بەڕاستی فەرمانبەرداری خودای کردووە ئەوەشی پشتی هەڵکردووە ئەوە خۆی زەرەرمەند دەبێت خۆ ئێمە تۆمان نەناردووە تا ببیتە چاودێر بەسەر ئەوانەوە ويقولون طاعة فإذا برزوا من عندك بيت طائفة منهم غير الذي تقول ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا لێرەدا خدا ڕخنە دەگرێت لە هەندێک ئیمانداران هەر کاتێک هەواڵێکیان بۆ بێت دەربارەی ئاسایش و هێمنایەتی یاخود ترس و بیم بڵاوی دەکەنەوە بیر لە سەرنجام ناکەنەوە خۆ ئەگەر ئەو هەواڵەیان بڵاو نەکردایەتەوە و بیانگێڕایەتەوە بۆ لای پێغەمبەر و یان بۆ لای کاربەدەستانێک کە لە خۆیانن ئەوە ئەوانەی کە لە نهێنی هەواڵەکان تێدەگەن و دەکۆڵنەوە نهێنی و ڕازەکانیان لێ دەردەهێنا جا ئەگەر فەزل و چاودێری خودا و ڕەحمەت و میهرەبانیەکەی نەبوایە شوێنی شەیتان دەکەوتن جگە لە کەمێکتان. فقاتل في سبيل الله لا تكلف إلا نفسك هەروەها هانی ئیماندارانیش بدە بۆ بەشداری لە غەزاکاندا، ئومێدە خودای گەورە هێز لە بێ باوەڕان بسەنێتەوە و بەریان بگرێت و زاڵتان بکات بەسەریاندا، چونکە خودا هێز و دەسەڵاتی زۆرە بەڵکو بەراورد ناکرێت و بە توندی و سەختی تۆڵەیان لێ دەسێنێت. ئەوەی تکایەکی باش بکات خەڵک هان بدات بۆ چاکەخوازی لە نێوان خەڵکدا هەوڵی تەبایی بدات ئەوە بەشێک لەو پاداشتی چاکەی بۆ هەیە و لەو خێرەدا بەشدارە کە ڕۆڵی تێدا هەیە هەروەها ئەوەشی کە تکایەکی خراپ دەکات و ڕۆڵێکی خراپ دەبینێت و هەوڵی فتنە بەرپاکردن دەدات و هاندەرێتی ئەوە ئەویش بەشێکی مسۆگەری هەیە لە سزا و لێپرسینەوە خداش هەمیشە و بەردەوام ئاگا و چاودێرە بەسەر هەموو شتێکدا. اللە خودایەکە بێجگە لەو هیچ خودایەکی تر نییە شایستەی پەرستن بێت سوێن بە خوددا لە ڕۆژی قیامەتدا کۆتان دەکاتەوە و هیچ شک و گومانێکی تێدا نییە جاچێ هەیە قسە و گفتاری لە فەرمایش و فەرمودەی خوددا ڕاستتر و دروستتر بێت فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا لە کاتێکدا خودا سەرشۆڕی کردوون و وەری گێڕاونەتەوە بۆ بێ باوەڕی بەهۆی ئەو کردەوانەی کە کردویانە ئایا دەتانەوێت دڵی کەسێک هیدایەت و ڕێنمووی بکەن کە خودا گومڕای کردووە بەهۆی باوەڕی دانەمەزرا و دڵ و دەروونی نەخۆشیەوە بێگومان ئەوەی خدا گومڕای بکات بەهۆی کار و کردەوەی ناپەسندەوەیە ئەوە هەرگیز ڕێگەیەکت دەست ناکەوێت ولا تتخذوا منهم وليا ولا نصيرا ئەو دووڕوانە ئاواتە خوازن کە ئێوەش بێ باوەڕ بن وەک خۆیان بێ باوەڕ بوون ئەو کاتە هەردوولاتان یەکسان دەبن لە بێ باوەڕیدا کەواتە لەوانە پشتیوان و یاوەر مەگرن هەتا کۆچ دەکەن لە پێناوی خوددادا خۆگەر یاخی بوون و پشتیان تێکردن ئەوە بیان گرن و بیان کوژن لە هەر کوێدا ئەوانەتان دەستکەوت یاخود هاتبن بۆ لای ئێوە لە کاتێکدا دڵیان تەنگ و بێزار بێت لەوەی جەنگتان لەگەڵ بکەن یان دژی تیرە و هۆزەکەی خۆیان بجەنگن خۆ ئەگەر خدا بیویستایە ئەوانی زاڵ دەکرد بەسەرتاندا و دشتان دەجەنگان جاگەر ئەوانە دوورە پەرێز و کەنارگیر بوون لە ئێوە و جەنجیان لەگەڵ نەکردن و ڕێبازی ئاشتیان گرتە بەر و ملکەچ بوون و لە ئێوەش و لە هۆز و قەومی خۆشیان ئەمین بن. هەر کاتێک بانگ کرابنەوە بۆ ئاشوب نانەوا درێغیان نەکردوە و ڕۆچون تێیدا و چاکتر تێ هەڵچونەتەوە. جا گەر ئەوانە دوورە پەرێزیان نەگرت لێتان و کەنارگیر نەبون و ڕێبازی ئاشتیان نەگرتە بەر و دەستیان نەکێشایەوە لە جەنگ کردن لەگەڵتان ئەو کاتە بیانگرن و بیانکوژن لە هەر کوێ دەستتان ڕۆیی بەسەریاندا فمن لم یجد فصیام شهرین متتابعین توبة من الله وکان الله علیما حکیما بۆ هیچ ئیماندارێک نییە ئیماندارێکی تر بکوژێت مەگەر بەهەڵە خۆ ئەگەر کەسێکی ئیماندار بەهەڵە ئیماندارێک بکوژێت ئەوە دەبێت بەندەیەکی ئیماندار ئازاد بکات و خوێن با یەکەی بدات بە کەس و کاری کوژراوەکە وەک میراتی دابەشی بکەن مەگەر لێی ببورن و لە خوێنەکەی خۆش ببن خۆ ئەگەر کوژراوەکە لە ناو قەوم و دەستەیەکدا بوو دژمنی ئێوە بوون بەڵام ئەو کوژراوە ئیماندار بوو با بکوژەکە بەندەیەکی ئیماندار ئازاد بکات و ئەگەر ئیماندارە کوژراوەکە لە ناو قەوم و دەستەیەک بوو کە پەیمان لە نێوانتاندا هەبوو دەبێت خوێنبایی بدرێت بە کەس و کاری و بەندەیەکی ئیمانداریش ئازاد بکرێت خۆ ئەگەر بکوژەکە ئەوەی بۆ نەلوا و دەستی نەکەوت بەندە ئازاد بکات و بەندایەتی باوی نەمابوو و ماڵ و سامانیشی نەبوو ئەوە دەبێت دوو مانگ لەسەر یەک بە ڕۆژوو بێت ئەمە بڕیارێکە بۆ ڕاستی و دروستی تەوبە و گەڕانەوەکەی ئەمەش لەلایەن خوداوەیە بێگومان خودای گەورە هەمیشە و بەردەوام کاتێک دەردەچن بۆ گەیاندنی ئیسلام و جیهاد لە پێناوی خودادا وردبین بن و هەموو شتێک ڕوون بکەنەوە دوورە پەرێز بن لە پەلە و هەڵەشەی و بەو کەسانە مەڵێن کە سەلامتان لێ دەکەن ڕاز ناکەیت تۆ ئیماندار نیت بەو هەڵوێستە مەبەستان دەستکەوتی ژیانی دنیا بێت لای خودا دەستکەوتی زۆر هەیە خۆ کاتی خۆی ئێوەش وابوون باوەڕتان شاراوە بوو تا خودا منەتی نایە سەرتان سەرکەوتنی پێ بەخشین و دەوری لێ کردنەوە کەواتە ورد و دووربین بن چونکە بەڕاستی خودا ئاگادارە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن پێغەمبەر صلی الله عليه وسلم دەستەیەک لە هاوڵانی نارد بۆ گەیاندنی ئیسلام ئوسامەی کوڕی زەیدی کردە لێپرسراویان کابرایە کە ناوی مەرداز بوو مەڕ و وشتری دەلەوەڕاند ئوسامە و هاوڵانی بینی ترسا و بەپەلە دوور کەوتەوە و خۆی کرد بە ئەشکەوتێکدا ئەمانیش شوێنی کەوتن کاتێک چوونە بەردەم ئەشکەوتەکە کابرا هات بە پیریانەوە و سەلامی لێکردن و شایەتمانی هێنا بەڵام ئوسامە هێرشی کردە سەری و کوشتی دوایی کە پێغەمبەر صل الله عليه وسلم بیستی تووڕەبوو لە ئوسامە و فەرمووی بۆچی کوشتت ئایا دڵ و سینەتان هەڵدڕی بوو بزانن بەڕاستێتی یان نا؟ وفضل اللە المجاهدین علی القاعدین اجرا عظیما ئەوانەی دانیشتون لە ئیمانداران و جەنگ ناکەن مەگەر ئەوانەیان کە ناتەواون کوێر شەل نەخۆش لەگەڵ ئەوانەدا کە جیهاد و کۆشش دەکەن لە پێناوی خوددادا بە ماڵ و سامان و خۆیان چۆن یەک نین بێگومان خودا فەزڵ و ڕێز و پلەیەکی تایبەتی بڕیارداوە بۆ تێکۆشەران بە ماڵیان و خۆیان بەسەر ئەوانەدا کە دانیشتوون و فیداکاری ناکەن و گیان بەخت ناکەن خدای گەورە بە هەر دەستەیەکیان بەڵێنی چاک و بە نرخی داوە بێگومان خدا فەزل و ڕێز و پاداشتی گەورە و بێسنووری ئەو تێکۆشەر و مجاهیدانەی داوە بەسەر بەتوندی پێیاندا هەڵدەشاخێن و دەڵێن باشە ئێوە لە چیدا بوون و لە کوێ ژیانتان بردە سەر لە وەڵامدا دەڵێن ئێمە بێ دەسەڵات و لاواز کراو بووین لە زەویدا فریشتەکان دەڵێن باشە ئایا زەوی خوددا فراوان و پان و پۆڕ نەبوو تا کۆچی تێدا بکەن و کۆچ بکەن بۆ نیشتمانێک کە ئیمانداران تایدا فەرمانڕەوان یاخود سربەستن؟ مەگەر ئەوانەیان کە بەڕاستی بێ دەسەڵات و ناتەواون و لاواز کراون لەو پیاوانەی ژن و منداڵیان لەگەڵدایە و ناتوانن تەگبیر و گۆڕانکاریەک بۆ خۆیان بکەن و هیچ ڕێگەیەکیش شارەزا نین بۆ چارەسەر و دەرباز کردنی خۆیان. فأولئک عسی اللە ان یعفو عنهم وکان اللە عفوا غفورا. لەو زەویەی کە کۆچی بۆ دەکات سەربەرزیەک بۆ خۆی و ڕیسواییەکی زۆریش بۆ دوژمنانی دروست دەکات بەرەکەت و فراوانی ڕزق و ڕۆزی ڕووی تێدەکات هەرکەسێکیش ماڵ و حاڵی خۆی بەجێ بهێڵێت و لە پێناو خودا و پێغەمبەرەکەیدا دەرچێت واتا بەرە وڵاتی ئیسلام یاخود شوێنێکی ئازاد کۆچ بکات پاشان مردن یەخەی پێ بگرێت ئەوە ئیترە و کەسە پاداشتەکەی کەوتۆتە سەر خودا هەر خۆی دەزانێت چۆن پاداشتی دەداتەوە ان الکافرین کانوا لکم عدوا مبینا. هەر کاتێک بە سەفەر بەلایەکی زەویدا ڕۆیشتن ئەوە گوناهبار نابن بە کورتکردنەوەی نوێژ بەتایبەت ئەگەر ترسان ئەوانەی خوددا نەناسن پیلان و بەڵایەکتان بەسەر بهێن و ئازارتان بدەن چونکە بەڕاستی کافران دژمنانی ئاشکرای ئێوەن. جا کاتێک ئەم دەستەیەی کە نوێژ دەکات چونە سوژدە با ئەوانی تر لە پشتانەوە بن ئینجا کە لێبوونەوە لەو ڕکاتە ئەو دەستەیەی تر کە پاسەوانیان دەکرد و نوێژیان نەکردووە با بێن لەگەڵ تۆدا نوێژەکەیان بکەن با هۆشیار و چەکداریش بن چونکە بێ باوەڕان ئاواتەخوازن کە ئێوە غافڵ بن لە چەکەکانتان و لە کەل و پەلتان تا یەک هێرش بکەنە سەرتان و تەفر و توناتان بکەن بەڵام بۆتان هەیە و قەی ناکات چەکەکانتان دانێن ئەگەر نارەحەت بوون بەهۆی بارانەوە یان هەندێکتان نەخۆش کەوتن هەمیشە وریابن ڕاستی خودا سزای ڕیسواکەر و شەرمەزاری بۆ خودا نەناسان ئامادە کردووە فإذا قضيتم الصلاة فاذكروا الله قياما وقعودا وعلى جنوبكم وکان اللە علیما حکیما لەبەرامبەر لەشکری بێ باوەڕانەوە کە شەڕتان پێدەفرۆشن یا بەربەستن لە ڕێگەی پێگەیاندنی بانگەوازی خوادا سستی و کەمتەرخەمی مەکەن و بکەونە دوایان چونکە ئەگەر ئێوە ئێش و ئازار و ماندوێتی و برینداریتان بۆ پێش بێت بۆ ئەوانیش هەر پێش دێت بەڵام ئەوەی ئێوە بە ئومێد و بەتەمان لەلایەن خداوە دەستان بکەوێت لە بەهشدا ئەوان بەتەمای نین لە کاتێکدا ناتوانن لە خودای بشارنەوە کە لەگەڵیاندایە و چاودێریانە بە شەودا قسەی وا هەڵدەبەستن خدا پێی ڕازی نییە و خدا بەردەوام گەمارۆدەری ئەو کار و کردەوانەیە کە ئەنجامی دەدەن ها أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا فمن یجادل اللە عنهم یوم القیامة ام من یکون علیهم وکیلا باشە ئەوەتە ئێوە بەرگریان لێ دەکەن لە ژیانی ئەم دنیاەدا ئەی ڕۆژی قیامەت لای خوددا چێ بەرگریان لێ دەکات جا ئەوەی هەڵەیەک یان تاوانێک ئەنجام بدات و لەوەو دوا بیسەپێنێت بەسەر بێ تاوانێکدا و بێ تاوانێکی پێ لەکەدار بکات بێگومانە و کەسە بوختان و تاوانێکی ئاشکرای ئەنجام داوە و تاوانێکی گەورەی کردووە زیاد لە گوناهەکەی خۆی ولولا فضل الله عليك ورحمته لهم طائفة منهم أن يضلوك خۆ ئەگەر فەزل و ڕەحمەتی خودا نەبوایە بەسەرتەوە خەریک بوو هەندێکیان سەرت لێ بشێوێنن بێگومان ئەوان بەو کارەیان هەر سەر لە خۆیان دەشێوێنن دڵنیابە کە ناتوانن لە هیچ شتێکدا زیانت پێ بگەێنن خدای گەورەش قورآن و دانایی بۆ دابەزاندویت و فێری ئەو شتانەی کردویت کە جاران نەتدەزانی بەردەوامیش فەزل و ڕێزی خوددا لەسەر تۆ ئەی محەممەد زۆر و فراوان و ئاشکرا و دیارە و نایەڵێت تووشی هەڵەبیت. لە زۆربەی چپە و سرتە و قسە نهێنیەکانیاندا هیچ خێرێک بەدی ناکرێت و تیایدا نیە مەگەر چپەی ئەو کەسەی کە فەرمان بدات بە بەخششێک یان چاکەیەک یان ڕێکخستن و چاکسازی و ئاشبونەوەیەکی نێوان خەڵکی جا ئەوەی ئەو شێوازە چاکەیە ئەنجام بدات و مەبەستی تەنها دەستکەوتنی ڕەزامەندی خودا بێت ئەوە لە ئایندەدا پاداشتی زۆر و بێسنور و گەورەی پێدەبەخشین. ئەوەشی دوژمنایەتی پێغەمبەر بکات و لێی جیابێتەوە لە دوای ئەوەی ڕێگەی ڕاست و دروستی بۆ ڕوون بۆتەوە و ڕێبازێک بگرێتە بەر کە جیابێت لە ڕێگە و ڕێبازی ئیمانداران ئەوە ڕووی وەردەچەرخێنین بۆ ئەو ڕووگە و بەرنامەیەی هەڵی بژاردوە و ڕووی تێکردوە لە قیامەتیشدا دەیخەینە ناو دۆزەخەوە و دەیسوتێنین کە ئەویش سەرەنجامێکی زۆر ناخۆش و سامناکە. بەڕاستی خودا خۆش نابێت لەوە هاوەڵ و شەریکی بۆ بڕیار بدرێت و جگە لەو هاوبەشدانانە لە گوناهانی تر بۆ هەر کەس بیەوێت و شایستە بێت و پەشیمان بێت خۆش دەبێت جا ئەوەی شەریک و هاوەڵ بۆ خودا بڕیار بدات ئەوە بەڕاستی گومڕا بووە بە گومڕاییەکی زۆر دوور ومن یتخذ الشیطان ولیا من دون الله فقد خسر خسرانا مبینا سوێن بێت بە تۆ گومڕایان دەکەم و بە ئاوات و خەیاڵی پوچەوە سەرگەرمیان دەکەم و خۆم فرمانیان پێدەدەم و هانیان دەدەم و ئەو جا ئەوانیش بێگومان گوێی ئاژەڵەکانیان دەبڕن هەروەها فرمانیان پێدەدەم ئەوانیش دروستکراوانی خودا دەستکاری بکەن و بیگۆڕن لەم سەردەمەدا ئەڵقە لە گوێکانی بەناو زانا دەستکاری جینات و سیفاتی ڕەچەڵەکی دەکەن و بە گوێی شەیتان دەکەن ئادەمی زاد و زیندەوەران تێک دەدەن جگە لە هەندێکیان نەبێت کە مەبەستیان خزمەتی ئادەمی زادە ئەوەشی کردەوە چاکەکان ئەنجام بدات نێر بێت یا مێ لە کاتێکدا ئیماندار بێت جا ئەوانە دەچنە بەهەشتەوە و بە قەدەر پەردەی ناوکی خورما ستەمیان لێ ناکرێت. ومن احسن دینا ممن اسلم وجهه لله وهو محسن واتبع ملة ابراهیم حنیفا واتخذ اللە ابراهیم خلیلا کێ هەیە ئاینی چاکتر و پەسنتر و جوانتر بێت لەو کەسەی ڕووی کردوتە خوددا و خۆی تەسلیمی ئەو زاتە کردووە و لە کاتێکدا کار جوان و کار پەسندە و شوێنی ئاینی ئیبراهیمی ملکەچ و فەرمان بەردار کەوت بێت دەربارەی میراتی ئەو منداڵە بێ دەسەڵاتانەی ناتانەوێت بە دادپەروەری هەڵسوکەوت و مامەڵەیان لەگەڵدا بکەن و بەرپاکردنی دادگەری لە نێوان بێ باوکاندا ئەرکی سەرشانی ئیماندارانە ئەوەی کە ئەنجامی دەدەن لە چاکە ئەوە بێگومان خودای گەورە پێی ئاگادارە بە چاکەکاری لەگەڵ منداڵانی بێ باوکدا کە مافیان بدەن و ستەمیان لێ نەکەن جا هەر خێر و چاکەیەک ئەنجام بدەن خودا زانایە پێی. ئەگەر ئافرەتێک لە لوتبەرزی یان پشت هەڵکردنی مێردەکەی ترسا ئەوە هیچ گوناهیان لەسەر نییە و کارێکی چاکە ئەگەر نێوان خۆیان چاک بکەن و لەسەر شێوازێک ڕێک بکەون وەک ئەوەی ئافرەتەکە دەست هەڵگرێت لە هەندێ مافی خۆی تا بەڕێز و سەربەرزیەوە بمێنێتەوە لەگەڵ مێردەکەیدا هەمیشە ڕێککەوتن و تەبایی شتێکی چاک و پەسندە هەرچەندە خەڵکی بە سروشت حەز بە ڕەزیلی دەکەن و تەنها بەرژەوەندی خۆیان دەوێت ئەگەر قیامەت و بەهشت و دۆزەق لە بەرچاو نەگیرێت جا ئەگەر چاکەکار و ڕەفتارجوان بن لەگەڵ هاوسەرانتاندا و خاوەن تەقوا و پارێزکار بن و ستەمیان لێ نەکەن، ئەوە دڵنیا بن بەڕاستی خودا هەمیشە و بەردەوام ئاگایە بە کار و کردەوەتان. ولن تستطیعوا ان تعدلوا بین النساء ولو حرصتم، لە کاتێکدا ئەگەر زۆریش سوور بن لەسەری جا کەوابوو نەکەن هەر ڕوو لە یەکێکیان بکەن بە تەواوی ئەوی تر واز لێ بهێنن وەک هەڵپەسێرراو نە ئەوەیە مێرددار بێت نە ئەوەشە بێ مێرد بێت خۆ ئەگەر چاکسازی بکەن و ڕێک بکەون و خۆتان بپارێزن لە ستەم ئەوە بەڕاستی خودا هەمیشە و بەردەوام لێخۆشبوو میهرەبانە وَإِن یتفرقا یغنی اللە کلا من سعتیه وکان اللە واسعا حکیما. خۆ ئەگەر ژن و مێرد لێک جیا ببنەوە بە گوێرەی شەرع و بەرنامەی خودا ئەوە خودا هەریەکەیان شاد و بێنیاز و بەختەوەر دەکات ئەگەر کەسێک لەوانە دەوڵەمەند بێت یان هەژار خودا بەرژەوەندی ئەوان چاکتر دەزانێت لە ئێوە واتە بەتەماعی دەوڵەمەندی لە دادپەروەری لامەدەن و بەهۆی نەداری و بەزەیی بێجێ لە حەق لامەدەن نەکەن شوێن ئارەزوی نەفس بکەون لە دادپەروەری لابدەن جا ئەگەر ئێوە پێچ لێبدەن زمان بگۆڕن و شایەتی ناحەق بدەن یان پشت هەڵکەن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بەردەوام و دامەزراو بن لەسەر ئیمان بە خودا و پێغەمبەرەکەی و بەو قورئانەش کە لە ماوەی چەند ساڵێکدا دایبەزاندووە بۆ پێغەمبەرەکەی و بەو کتێبانەش کە پێشتر ڕەوانەی کردوون جا ئەوەی باوەڕی نەبێت بە خودا و بە فریشتەکانی و بە کتێبەکانی و بە پێغەمبەرانی و بە ڕۆژی دوایی ئەوە بەڕاستی گومڕا بووە بە ئەو پەڕی گومڕایی بەڕاستی ئەوانەی باوەڕیان هێناوە و دوایی پاشگەز بوونەتەوە دووبارە ئیمانیان هێنایەوە و دوایی پاشگەز بوونەوە لەوە و دوا زیاتر لە بێدینی و کافریدا ڕۆچوون هیچ کات خدا لەوانە خۆش نابێت و ڕێنموویان ناکات بۆ ڕێبازێکی سوود بەخش بەشیر المنافقین بأن لهم عذابا ألیما ئەیەبتەغون عندهم العزە فان العزە للە جمیعا. ئەو دووڕوانەی کە بێ باوەڕەکان دەکەنە پشتیوان و یار و یاوەری خۆیان لە جیاتی ئیمانداران ئایا دەیانەوێت عیزەت و دەسەڵات و سربەرزیان لای ئەوان دەست بکەوێت ئەوانە بەهەڵەدا چوون چونکە بەڕاستی عیزەت و باڵا دەستی و سربەرزی هەر کاتێک لە جێیەکدا گوێتان لێبوو کوفر و گاڵتە بە ئایەتەکانی خودا دەکرا ئەوە دامەنیشن لەگەڵ ئەوانەدا هەتا قسە و باسەکەیان نەگۆڕن ئەگەر دابنیشتن و گوێ نەدەنێ ئەوە بەڕاستی ئێوەش لەو کاتەدا وەک ئەوان و حیسابی ئەوانتان بۆ دەکرێت بەڕاستی خودا دوو ڕوەکان و بێباوەڕەکان هەمویان لە دۆزەخدا ئەی ئێمە لەگەڵتاندا نەبووین؟ خۆ ئەگەر کافرەکان بەشێکیان ببێت لە سەرکەوتن دوڕوەکان دەڵێن ئایا ئێمە لەسەر ئێوەمان نەدەکردەوە و نەمان هێشت ئیمانداران زیانتان پێ بگەێنن اینجا خدا لە ڕۆژی قیامەتدا دادوەری دەکات لە نێوانتاندا ئەی بێباوە ڕدوڕوەکان بەڕاستی دووڕووەکان وا دەزانن فێڵ لە خودا دەکەن، لە کاتێکدا ئەو زاتە فێڵەکانیان پووچ دەکاتەوە، نازانن کە دیار و نادیار لە لای خودا ڕوون و ئاشکرایە. هەر کاتێکیش بۆ ڕیا و ڕووپامایی هەڵدەستن بۆ نوێژ، زۆر بە لەشگرانی و تەمەڵی هەڵدەستن، ئەوانە ڕیایی و ڕووپامایی بۆ خەڵکی دەکەن، زۆر کەم یادی خودا دەکەن. اتریدون ان تجعلوا للە علیکم سلطانا مبینا ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بێ باوەڕان مەکەنە یار و یاوەری خۆتان لە جیاتی ئیمانداران ئایا دەتانەوێت بەدەستی خۆتان بەڵگەیەکی ئاشکرا بدەنە دەست خوددا جگە لەوانەیان تۆبەی ڕاستەقینەیان کردووە و کار و نیەتیان چاک کردووە و دەستیان بە ئاینی خوداوە گرتووە و پەیڕەوی بەرنامەکەی دەکەن و بە تەواوی دین و ئاینیان ساخ کردۆتەوە بۆ خودا جا ئەوانە لەگەڵ ئیمانداراندا دەبن و لەگەڵ ئەواندا حەشر دەکرێن بێگومان لە ئایندەدا خودا پاداشتی زۆر و بێسنوور دەبەخشێت بە بێگومان ئەوانەی باوەڕ بە خودا و پێغەمبەران ناهێن و دەیانەوێت جیاوازی بکەن لە نێوان خودا و پێغەمبەرەکانیدا گوایە باوەڕیان بە خودا هێناوە یاخود دەڵێن باوەڕ دەهێنین بە هەندێک لە پێغەمبەران و باوەڕ بە هەندێکی ناهێن و دەبێت لەو کاتەدا ڕێگە و بەرنامەیەک بۆ خۆیان بەدەست بهێنن. ئولائیک سوف یئتیهم ئجورهم وکان اللە غفورا رحیما ئەوانەی باوەڕیان بە خودا و پێغەمبەرەکانی هێناوە و هیچ جۆرە جیاوازیەکیان نەکردووە لە نێوان هیچ کامیاندا و باوەڕیان بە هەمویان هەیە ئا ئەوانە لە ئایندەدا خودای گەورە پاداشتی خۆیان دەداتێ جا ئەوانە بەڕاستی داوای لەوە گەورەتریان لە موسا کرد وتیان دەمانەوێت خودامان بە ئاشکرا نیشان بدەیت ئەوسا هەورە بروسکەیەک لێیدان لە سەرنجامی ئەو ستەمە ناڕەوایە و ئەو داخوازیە نادروستیاندا کەچی لەوە دوا گوێرەکە پەرستنیان کرد لە دوای ئەو هەموو بەڵگە و معجززە ئاشکرایانە کە بۆیان هات جالەوەشیان خۆش بووین و بەڵگە و معجززە و بەرنمەی ئاشکرامان بەخشی بە موسا تا ڕێنموییان بکات. بۆ چەسپاندن و وەرگرتنی پەیمانەکە کێوی تووڕمان بەرز کردەوە بەسەریاندا و پێمان وتن کە لە دەروازەی شاری قودسەوە بە سوژدەوە بچنە ژوورەوە هەروەها فەرمانماندا و وتمان لە ڕۆژانی شەمواندا دەستدرێژی مەکەن و ڕاوە ماسی مەکەن بۆ ئەو مەبەستە بل طبع اللە علیها بکفرهم فلا یومنون الا قلیلا ئینجا بەهۆی پەیمان شکاندنیان و بێ باوەڕیان بە ئایەتەکانی خودا و کوشتنی بەناحەقی پێغەمبەران لەلایەن ئەوانەوە و ئەو قسەیەشیان کە دەڵێن دڵی ئێمە داخراوە و بەرگی پێوەیە مەبەستیان ئەوەیە کە ئامادەنین گوێ بۆ هیچ ڕاستێک بگرن خدا خەشمی لێگرتن و نەفرینی لێکردن نەخێر بەو جۆرە نییە کە ئەوانە دەیڵێن، بەڵکو خودا مۆری ناوە بەسەر دڵ و دەروونیاندا بەهۆی بێباوەڕبوونیانەوە، جا هەر بۆیە کەمێکیان نەبێت باوەڕ ناهێنن. وبکفرهم وقولهم علی مریەم بهتانا عظیما. هەروەها خودا ڕقی لێیانە بەهۆی بێباوەڕبوون و ما لهم به من علم الا اتباع الظن وما قتلوه یقینا بەهۆی ئەو قسەیەشان کە دەیانوت بەڕاستی ئێمە مەسیح پێغەمبەری خدا عیسای کوڕی مەریەممان کوشتووە کەچی لە ڕاستیدا نەکوشتویانە و نە لە قەنارە و خاچیان داوە بەڵکو لەیان تێکچووە و کەسێکی تریان کوشتووە لە بری ئەو بەڕاستی ئەوانەی کە بیر و بۆچوونی جیاوازیان لەو کێشەیەدا هەیە خۆشیان لە گومان دان تیایدا و ئەوانە هیچ زانستیەکی ڕاستیان نییە لەو بارەیەوە جگە لە شوێنکەوتنی گومان نەبێت و بە دڵنیاییەوە دەڵێن کە نەیان کوشتووە و بۆیان نەکوژراوە. بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما بەڵکو سوێن بە خودا هەر باوەڕ دەهێنێت پێی لە پێش مردنیدا لەسەر مەرگدا پەردە لەسەر چاویان لادەدرێت و گەلێک ڕاستی دەردەکەوێت بۆیان یاخود کاتێک ئیسا دادەبەزێت گاور و جووەکانی ئەو کاتە باوەڕی دروستی پێدەهێن و لە ڕۆژی قیامەتیشدا شایەتە بەسەریانەوە هەروەها بەهۆی سوو خۆریانەوە کە بەڕاستی لێیان حەرام کرابوو و بەهۆی ئەوەشەوە کە ماڵی خەڵکی بە ناڕەوا دەخۆن هەندێک شتی تری حەڵاڵمان لێ حەرام کردن بێگومان بۆ ئەوانەیان کە بێ باوەڕن سزایەکی بە ئێشمان ئامادە کردووە لكن الراسخون في العلم منهم والمؤمنون يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك بەتایبەت ئەوانەی کە بە چاکی نوێژەکانیان بە دروشمەکانەوە ئەنجام دەدەن و زەکاتیش دەدەن، باوەڕشیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە، ئا ئەوانە لە ئایندەیەکی نزیکدا پاداشتی گەورە و بێسنووریان دەدەینەوە. ئینا ئەوحەینا ئیلەیکە کەما ئەوحەینا ئیلا نوح وەننەبیین من بعدە. بەڕاستی ئێمە وەحی و نیگامان بۆ تۆ ناردووە هەروەکو چۆن وەحی و نیگامان بۆ نوح و پێغەمبەرانی دوای ئەو ناردووە هەروەها وەحی و نیگامان ناردووە بۆ ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یعقوب و هەندێک لە کوڕانی یعقوب و عیسا و ئەیوب و یونس و هاڕون و سولەیمان زەبوریشمان بە داود بەخشیوە وکفی باللە شهیدا ئەی محمد هەرچەندە ئەو خەڵکە باوەڕت پێناکەن بەڵام خدا خۆی شایەتە لەسەر ئەو قورآانەی کە ڕەوانەی کردووە بۆت بە ئاگاداری و زانیاری خۆیشی ڕەوانەی کردووە فریشتەکانی شایەتی دەدەن لەسەر ئەوە هەرچەندە خدا خۆی بەسە بۆ ئەو شایەتە بێگومان ئەوانە گومڕا بوون و لە ڕاستی زۆر دوور کەوتوونەتەوە. ان الذین کفروا وظلموا لم یکن اللە لیغفر لهم ولا لیهدیهم طریقا. بەڕاستی ئەوانەی کە بێباوەڕ بوون و ستەمیان کردووە خودا نەیویستووە لێیان خۆش بێت هیدایەت و ڕێنموویشیان بکات بۆ ڕێگە و ڕێبازێک ئەی خەڵکینە! بەڕاستی لەلایەن پەروەردگارتانەوە پێغەمبەرێکتان بۆ هاتووە بە حەق و ڕاستی، دە ئێوەش ئیمان و باوەڕی پێ بهێنن، ئەوە چاکترە بۆتان، خۆ ئەگەر باوەڕ نەهێنن، ئەوە دڵنیابن کە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە، هەر خودا خاوەنیانە، ئاتاجی ئیمانی ئێوە نییە، هەرگیز مەڵێن خودا سیانە، لەو گوفتارە نابەجێیە واز بهێنن، چاکترە و قازانجتانە، چونکە بەڕاستی خودا تەنها یەک تاکە خودایە، پاک و بێگەرد و دوورە لەوەی کە منداڵی ببێت، بوختانی ناقۆڵای وا چۆن دەکەن؟ هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر هەمووی ئەو خاوەنیانە، جا ئەو کاتە ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوە خودا بە تەواوی و بە چاکی پاداشتەکانیان دەداتەوە و لە فەزڵ و بەخششی تایبەتی خۆی بۆیان زیادیش دەکات. بەڵام ئەوانەی سەرپێچی و لاریان کردووە و خۆیان بەزل زانیوە ئەوە خودا سزای زۆر بە ئێشیان دەدات ئەوسا بێجگەل لە خودا کەسێکیان دەست ناکەوێت کە پشتیوانیان لێ بکات و سەریان بخات هەڵبەتە ئەو زاتەش بەزەیی پێیاندا نایەتەوە. فسیدخلهم فی رحمة منه وفضل ویهدیهم الیه صراطا مستقیما جا ئەوانەی باوەڕیان بە خودا هێناوە و شوێنی بەرنمەکەی کەوتون ئەوە لە ئایندەیەژی نزیکدا خدا دەیان خاتە ژێر سایی فەزل و ڕەحمەتی تایبەتی خۆیەوە و هیدایەت و ڕێنمویان دەکات بۆ لای خۆی لە ڕێگەی ڕێبازێکی ڕاست و دروستەوە ئەی محمد داوای فتوات لێ دەکەن دەربارەی کەلالە کە بریتیە لە کەسێک باوک و نەوەی نەبێت تۆش بڵێ خودا وەڵامتان دەداتەوە لەو بارەیەوە ئەگەر کەسێک پیاوێک وەفاتی کرد و منداڵی نەبوو ئەوە تەنها خوشکێکی هەبوو ئەوە نیوەی سامانەکەی بۆ ئەوە نیوەکەی تریشی دەخرێتە دارایی گشتیەوە ئەگەر هەبێت و ئەگەر نەبوو لە بەرژەوەندێکی گشتیدا بەکاردەهێنرێت بەڵام ئەگەر مردووەکە ئافرەت بوو ئەوا براکەی هەموو میراتیەکەی دەبات ئەگەر ئافرەتەکە منداڵی لە دوا بەجێ نەمابوو خۆ ئەگەر پیاوە مردووەکە دوو خوشکی لە دوا بەجێ مابوو ئەوە دوو بەش لە سێ بەشی ئەوەی بەجێ هێشتووە بۆ ئەوان دەبێت خۆ ئەگەر میراتگران پیاوان و ئافرەتان بوون هەمووشیان لە خوشک و برا پێک هاتبوون ئەوە بۆ نێرینەیەکیان ئەندازەی بەشی دوو مێینە هەیە خودای گەورە ئەم شتانەتان بۆ ڕوون دەکاتەوە نەوەکو سەرگەردان ببن، خودای گەورەش بە هەموو شتێک زانایە.